سوێن دەخۆم بە قورئانێک کە مایەی یادکردنەوەی خوایە، ئەم قورئانە فەرموودەی خوایە و محەممەد کە هێناویە بۆ ئادەمیزاد ڕاستگۆیە. بل الذین کفروا فی عزت و شقاق. بەڵام کافرەکان کە باوەڕی پێناکەن خۆیان بەشتەزان و لە سەرکێشی و نافەرمانی خوادان. کەم ئەهلەکنا من قەبلهم من قەڕن فەنادەو وەلا تەحین مەناس ئێمە ئەهلی چەند سەدەی پێش ئەم کافرانەمان بەرباد کرد کە پێشان هیچیان بە گوێدا نەئەچوو جا کە عەزابی خوایان ئەهاتە سەر ئەکەوتنە بانگە بانگ و هاوار کردن بەڵام ئیتر دەرفەتی ڕزگار بوون دوور کەوتبۆوە و هاوار سوودی نەمابوو پیاوماقوڵانی قوڕەیش لە ماڵی ئەبو تالیب دەرچوون و بڵاوەیان لێ کرد و لەناو خۆیانا بە یەکتریان وت، ڕێی خۆتان بگرنە بەر و سەبر و خۆڕاگرتنتان ببێ لەسەر خواکانی خۆتان و دەسبەرداریان مەبن، بێگومان ئەم داوای خوا بە یەکسانینەی محەممەد بەڵایە کە هاتۆتە ڕێمان. بەڵکو لەمەیش زیاتر مەسەلە ئەوەیە هێشتا سزای منیان نەچەشتووە و پێیان نەچزاوە بە ئاگرا. ئەم عیندەهم خەزائین ڕەحمەتی ڕەبیک العەزیزی الوەهاب. یان گەنجینەکانی ڕەحمەتی خوای تۆ کە خاوەن عیززەت و بەخشندەیە هەموو لای ئەوانە؟ فواق. ئەم خێڵەی تۆیش کە باوەڕ بە پێغەمبەرایەتی تۆ ناکەن و بە درۆزنت دائەنێن، چاوەڕوانی هیچ نین ناڵەیە نەبێ کە ئیسرافیل ئەیکا بە سوڕدا و هەموو زیندەوەرێکی پێ ئەمرێ و جارێکی تر گەڕانەوەی بۆ نییە و بۆ ئەو مەبەستە ناکرێتەوە بە سوڕدا. ئێمە دەسەڵات و فەرمانڕەوایی داودمان بەهێز کردبوو، زانیاری ڕاستەقینەمان دابوویە لەگەڵ توانای بڕینەوەی ناکۆکی نێوان ناکۆکاندا بە قسەیەکی وا کە قسەی هەردوولا ببڕێتەوە. وهل أتاک نبأ الخصم إذ تسوروا المحراب. ئایا خەبەری ئەو دوو کەسە ناحەزبەیەکەت پێگەیشتووە کە بەسەر دیواری پەرستگاکەی داودا سەرکەوتن و چوون بۆلای؟ ئەم هاوڕێمە برامە نەوەد و نۆ کاوڕە مێنگەی هەیە و منیش تاقە یەک کاوڕە مێنگەم هەیە ئەڵێ کاوڕەکەی خۆیشتم بدەرێ و بە قسە زاڵ بووە بەسەرما و مەیدانی قسەم نادا منیش قسەی خۆمی بۆ بکەم و بیر و ڕای خۆمی بۆ دەرببڕم. قال لقد ظلمك بسؤال نعجتك الى نعاجه. استغفر ربه وخر راکعا واناب داودیش وتی، بەڕاستی ئەو براتە ناحەقی لەگەڵ کردووی کە داوات لێ ئەکا تاقە کاوڕەکەی خۆتی بدەیتێ بیخاتە سەر کاوڕەکانی خۆی و زۆر لەوانەی هاوبەشی دارایین هاندێکیان ناحەقی لە هاندێکی تریان ئەکەن، ئەوانەیان نەبێ باوەڕیان بە خوا هەیە و کاری چاک ئەکەن و ئەمانەیش دانسقەن جا داود لەو ڕووداوەدا گومانی بۆ ئەوە چوو ئەم دوو کابرایەمان بۆ تاقیکردنەوەی ناردبێتە سەری ئەم پرسیارەی لێ بکەن لەبەرئەوە داوای لێخۆشبوونی لە خوای خۆی کرد و لە حاڵی ڕکوعەوە لەپەوڕوو لێی کەوت و گەڕایەوە بۆ لای خوای خۆی. إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد بما نسوا يوم الحساب ئەی داود، ئێمە وا تۆمان کرد بە جێنشینی پێغەمبەرانی پێشوو لە زەویدا، دەسا تۆیش لەناو ئادەمیزادا بە گوێرەی حەق و ڕاستی حوکم بکە و شوێنی ئارەزووی نەفسی خۆت مەکەوە، نەوەک ئارەزووی نەفس ڕێی خوات لێ ون بکا. سولەیمانیش تا درەنگانێ بەو ئەسپانەوە خەریک بوو، جا وتی، من ئەم ماڵی دنیایەم کە ئەم ئەسپانەن زۆر خۆش ویست و ئاگام لە یاد کردنەوەی خوا نەما، تا ڕۆژ کەوتە ئەو دیوی پەردەوە و ئاوا بوو. ردوها علی فطفق مسحا بالسوق والأعناق بەڕاستی ئێمە سولەیمانمان تاقی کردەوە و تووشی مەینەتێکمان کرد، ئەوە بوو مناڵێکی بێ دەست و پێمان فڕێدایە سەر تەختەکەی، ئەویش کە ئەو مناڵەی دیت تۆببەی کرد و گەڕایەوە بۆ لای خوا. ئەگێڕنەوە جارێکیان سولەیمان وتوویە، ئەمشەو ئەچمە لای حەفتا لە ژنەکانم، هەر یەکێکیان شۆڕەسوارێکی ببێ لە ڕێی خوادا غەزا بکا. کە چووە لایان لە یادی نەبوو ان شاء اللە بکا، کەچی هیچیان سکی پڕ نەبوو تاقە یەکێکیان نەبێ. ئەم دەستکەوتە بەخششی ئێمەیە پێمان دای جا تۆیش بە کێی ئەبەخشی ببەخشە و لە کێ ئەگریتەوە بگرەوە بە ئارەزوی خۆت کەس لێت ناپرسێتەوە. وَإِنَّ لَهُ عِندَنَا لَزُلْفَى وَحُسْنَ مَآبٍ. بەڕاستی سولەیمان لای ئێمە پایەی نزیکی هەیە لێمانەوە و سەرەنجامێکی جوانیشی لە بەهەشتا هەیە. بەڕاستی شەیتان تووشی ئازار و ناڕەحەتی کردووم بەوە کە لە ئەنجامی ئەم دەرد و نەخۆشیانەوە کە تووشم بوون وەسوەسە و دوودڵی خستۆتە دڵمەوە. ارکض برجلک هذا مغتسل بارد و شراب. ئێمەیش فەرمانمان دایە کەوا پێ بکوتە بە زەویدا، ئاوی گەرمت بۆ هەڵەقڵێ بۆ خۆپێشتن و ئاوی ساردیشت بۆ هەڵەقڵێ بۆ لێخواردنەوە. ئەگێڕنەوە ژنەکەی ئەیوب چووبوو بۆ کارێک و زۆری پێچوو ئەیوبیش لەوە ناڕەحەت بوو سوێنی لێ خوار کە چاک بووەوە سەد داری لێ بدا جا بۆ ئەوەی سوێندەکەی نەکەوێ و لێدانەکەی کردبێ خوا وەحی بۆ کرد و پێی فەرموو دەستەیە لقەدار خورما بگرە بە دەستەوە کە چڵەکانی زۆر بن و سوێنەکەت مەخە و بەو دەستەی لقەدار خورمایە ئەوەندەی پیا بماڵە کە سوێندەکەت پڕ بکاتەوە ئەویش پاش ئەوەی بە ئاوە گەرمەکە خۆیشت و زامەکانی لەشی چاک بوونەوە و لە ئاوە ساردەکەی خواردەوە بە لقەدار خورماکان لە ژنەکەی دا جا خوا ئەفەرمێ ئێمە دیمان ئەیوب لەو سەردەمی نەخۆشی و دەرد و ئازارەیا زۆر بە سەبر و تەحەمول بوو ئەیوب بەندەی چاکە و هەمیشە بە تۆبە لە گوناه ئەگەڕێتەوە بۆ لای خوا. واذکر عبادنا ابراهیم و اسحاق و یعقوب اولی الایدی والابصار باسی بەندەکانم ابراهیم و اسحاق و یعقوب بکە کە خاوەن دەست و چاو بوون واتە لە دین ئاگەدار بوون و بەهێزیش بوون خوا چی لەسەر دانانایە زوو بە زوو بە باشی جێبەجێیانەکرد إنا أخلصناهم بخالصة ذكر الدار ئێمە ئەوانمان ساف و بێگەرد کردبوو بە سیفەتێک کە هی ئەوان بوو کە ئەوە بوو بیریان لە ماڵی قیامەتە کردەوە واتە لەبەر ئەوەی بیریان لە ماڵی قیامەتە کردەوە لە هەموو کدوڕەتێ پاکمان کردبوونەوە قالوا بل أنتم لا مرحبا بكم أنتم قدمتموه لنا فبئس القرار جا کافرە شوێن کەوتوەکانی گەورەکان لە داخە بەوانە ئەڵێن کە لە دنیادا شوێنیان کەوتبوون بەڵکو مەرحەبا لە ئێوە خۆتان نەبێ ئایا ئێمە ئەوانمان بە سووک سەیرە کرد و بە پیاو خراپمان دائەنان بەڵام ئەوان باش بوون و نەهێنراونەتە دۆزەخ؟ یان هێنراون بەڵام بەرچاوی ئێمە ناکەون و چاومان لای داوە لێیان و نایانبینێ؟ إن ذلک لحق تخاصم اهل النار قل هو نبأ عظیم تۆ ئەی محەممەد بەو کافرانە بڵێ ئەمەی کە من پێم وتن کە من بۆ ترساندنی خەڵک لە سزای بێ فرمانی خوا هاتووم هەواڵێکی مەزنە ئەنتم عنه معرضون هەواڵێکە ئێوە لەبەر بێ ئاگایی خۆتان گوێی نادەنێ و خۆتانی لێ لادەن وەحی ناکرێ بۆ من ئەوە نەبێ کە من ترسێنەری ئادەمیزادانم لە سزای خوا و چاک و خراپیان بۆ ڕوونەکەمەوە. إذ قال ربك للملائكة إني خالق بشرا من طين ئەم ئایەتە ئەگەڕێتەوە بۆ ئایەتی شەست و نۆ و باسی ئەو دەمەقاڵێیە ئەکا لەناو فریشتەکانا ڕووییا ئەفەرموێ ئەوە بوو خوای تۆ بە فریشتەکانی وت من ئینسانێ دروسەکەم لە گڵ. فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين جا کاتێ دروستم کرد و بە فوی ئەو فریشتەی ئەم کارەی پێ سپێرراوە لە گیانی خۆمم کرد بە بەرا ڕوو لە سەر زەوی بکەن و سوجدەی بۆ بەرن. وَلَتَعْلَمُنَّ نَبَأَهُ بَعْدَ حِینٍ. لەمەولایش پاش کاتێکی دیاری هەواڵی سەرکەوتنی ئەم قورئانە و پەیامی ئەم قورئانە ئەزانن. لە عبداللە ی کوڕی عومەرەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەر، صلی اللە علیە وسلم، سورەتێکی بەسەرماندا دەخوێندەوە کە کوڕنووشی تێدابوو سوژدەی دەبرد و ئێمەش سوژدەمان دەبرد، تا ئەو ڕادەی کە شوێنی سوژدەی نێوچەوانمان نەبوو.